مانج کۆی مەزن ناسراو بە مەنشیس واتە مانجی هۆزەک گرنگترین کەسێک بوو کە لە دوای کۆنفۆشیۆس وە دەرکەوت و تینیدا بە ئامۆژگاریەکانی کۆنفۆشیۆس لەبەر ئەوە زیاتر بە هۆزاکی دووەم ناسراوە لە چیندا مەنشیس نزیکەی ساڵی 370 پێش زەینی لە هەرێمی تساو لەدایک بووە ڕێکەوتی ئەو سەردەمە دەکا کە هێشتا چین یەکی نەگرتبوو هەر ئەو سەردەمەیش دەکات کە ناسراو بوو بە سەردەمێکی پڕ لە ئاشووب و جەنگ لە نێوان هەرێم نشینەکانی چیندا. هەرچەندە ئەو ئامۆژگارییانەی تەواوکەری ئامۆژگارییەکانی کۆنفۆشیۆس بوو، بەڵام لە پاش ماوەیەکی کەم پەیڕەو و دەسەڵاتی لە نێو مەردومدا زۆر بۆ پەیدا بوو، بووە زانا و فەیلەسوفێکی هێژا و خاوەن ڕێبازێکی سەربەخۆ. منشیس زۆربەی ژیانی لاویەتی بە گەریدەیی دەبردە سەر لە سەرانسەری چیندا. لە بوارە جیاوازەکانی ژیاندا ئامۆژگاری ئەدا بە فەرمانڕەواکان. خەڵک زۆر بە ڕێزەوە گوێیان بۆ پەندەکانی شل دەکرد. بۆ ماوەیەک بووە فەرمانبەرێکی گەورە لە ناوچەی تشیدا، بەڵام لەوە ناکات کارێکی هەمیشەیی لە سیاسەتی دەوڵەتدا گێڕابێت. ساڵی سێ سەد و دوازدە ی پێش زایینی لە تەمەنی پەنجا و نۆ ساڵیدا گەڕایەوە هەرێمی دزە و ئیتر تا دوا ژیانی هەر لەوێ مایەوە تاکوو لە ساڵی دوو سەد و هەشتا و نۆ ی پێش زایینیدا کۆچی دوایی کرد وەک دەڵێن ئەوەی کە زیاتر ناوبانگی پێ دەرکرد و بایەخی پێ دەدرا نووسینەکەی نامەی مەنشیز بوو کە بە ڕێک و ڕەوان ئامۆژگاری و پەیڕەوە بنەڕەتییەکانی تیادا ڕوون کردووەتەوە. هەرچەندە شاگرد و پەیڕەوکەرانی کەوتنە دەستکاری، بەڵام بیرە سەرەکییەکانی هەر تیادا ماوە. لەم نامەیەیدا شێوازێکی نموونەیی و گەشبیری تیادا بەدی دەکرێ. زۆربەی ئەو نەریتە سەرەکییانە و بیرە سیاسییانەی زۆر لە ڕێبازگەی کۆنفۆشیۆس دەچێت، مەنشیس لەو بڕوایەدا بوو کە پاشا بایەتە بە ئاکار و ڕەوشتی بەرزی دادی گەل بدات و دوور بکەوێتەوە لە هەموو بەدڕەفتاری و ناڕەواییەک. بەم پەند و ئامۆژگارییانەیدا لەوە دەکات کە لە کۆنفۆشیۆس زیاتر خۆشەویست بووبێ لە نێو خەڵکدا. وەک لەو پەند و کاریگەرانەیدا دەردەکەوێت کە دەڵێت، ئاسمان وەک مرۆڤ دەبینێت، وەک مرۆڤیش دەژنەفێت. مەنشیس بە هەموو توانایەکیەوە پشتیوانی لە مافەکانی گەل دایدەنێت دەکات و بە بەردی بنچینەی فەرمانڕانی گەل زۆر بە گرنگتر لە فەرمانڕەوا دادەنێت. دەڵێت هەر لە ئەستۆی فەرمانڕەوایە کە بەرژەوەندی گشتی گەل پتەو بکات و بەرەو چاکی هانی بدات. جارێ دەبێ بە شێوەیەکی تایبەتی گەلەکەی چەشە بکات بە ڕەفتار و ڕەوشتی بەرز، هەلومەرجی ژین خۆشیان بۆ بسازێنێت، ڕای لەسەر بازرگانی سەربەست و باجی سووک سامانە سروشتیەکان بهێڵرێتەوە، دابەشیش بکرێت بە ڕێگەیەکی یەکسانتر و پەسەندتر. پێویستە لەسەر فەرمانڕەوا و دەسەڵاتدار کە یارمەتی پیران و پەککەوتوان بدا. مەنشیس لەو بڕوایەدا بوو کە پاشا دەسەڵاتی لە ئاسمانەوە بۆ دێت، بەڵام ئەو پاشایەی بەرژەوەندی گەلەکەی ئاستن بکات ئەوا لە ناز و ڕێژەنی ئاسمان دەکەوێت و ئەو ساکەیش بایەتە لە کار بخرێت. لەم پەندەیدا دەردەکەوێ کە زۆر لە پێش جۆن لۆک پەی بەم ڕاستیە بردوە، گەل مافی ئەوەی هەیە بەرەنگاری بەدڕەفتاری و ناڕەوایی پاشا بوەستێت. ئەم بیروڕایە زۆر گەوار و جێگیر بوو بە شێوەیەکی گشتی لە چیندا. بە گشتی مەنشیس داوای جۆرێک لە سیاسەتی دەکرد کە زیاتر بەلای گەلدا لابدات وەک بەلای بەرژەوەندی فەرمانڕەوادا. لەبەر ئەوە لە ڕۆژانی خۆیدا گوێی بە بڕیارەکانی نەدەدرا لەلایەن فەرمانڕەواکانەوە، بەڵام دوابەدوای بیرەکانی زۆر ئاشنای زانا کۆنفۆشیەکان و گەلی چین بوو، پلە و پایەی ئەو پیاوە هۆزاکە بڵندتر بووەوە پاش دەرکەوتنی کۆنفۆشێتی نوێ،